إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن فتن زماننا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له خوای پەروەردگار لێت داواکارم چاومان گەدە و مەعیدەمان تەواوی ژیانمان بە حەڵاڵ تێرکە و لە حەرام بمان پارێزە خوایە لە فیتنەکانی ئاخر زەمان بمان پارێزە رب العالمین لێت داواکارین بەرەکاتی ئاسمان و زەوی بەسەر خەڵک و خاکی کوردستانمانا ببارێنە خوایە بۆ خاتری ئیسمی عەزەمەت لێت داواکارم باران و پەڵەی پڕ ڕەحم و پڕ بەرەکەت و پڕ خێر بۆ تەواوی مسلمانان و سەر زەوی ببارێنە اللهم آمین مسلمانانی ئازیز دەچینە خزمەت مژدە و بانگێشتنامەیەک مژدەیەک کە هەموان دەگرێتەوە بانگهێشتنامەیەک کە لە سەروو حەوت ئاسمانەوە لە لایەنی خوای خاوەنی ئاسمانەکان و زەوییەوە بۆ ئێمە و ئێوەی بڕواداران هاتووە بانگهێشتنامەیەک کە ئاسوودەی و بەختیاری دنیا و قیامەتی تێدایە ئەویش چوونە خزمەتی لە ناو نوێژەکاندا نوێژێک بە تایبەتی و لە ناو ڕۆژەکاندا ڕۆژێک بە تایبەتی هەڵوەستەی لەسەر دەکەین کە بریتییە لە گەورەی و گرنگی نوێژ و ڕۆژی هەینی بە تایبەتی مسلمانانی ئازیز خوا سبحانه وتعالی لە نێو نوێژەکاندا یەک نوێژمان هەیە کە نوێژی جموعەیە یەک سوورەتی بەناوەوە یە کە سوورەتی جموعەیە لە ناو ڕۆژەکانیشدا بە تایبەتی ئەم ڕۆژە جیاکراوەتەوە لە نێو بانگەکاندا ئەم بانگە جیا کراوەتەوە کە بانگی ڕۆژی جمعە و نوێژی هەینیە بۆیە کاتێک دەچینە خزمەتی سوورەتی جمعە لە خزمەتی ئاەتێکدا هەڵوەستە دەکەین و هەڵوەستەیەک لەسەر گەورەی بانگ و نوێژ و ڕۆژی و نوێژی هەینی دەکەین بە پشتیوانی خی پەروەردگار کە خوای پەروەردگار لەم ئایەتەدا هەڵوەستە دەکەین لە خزمەتیدا لەسەر هەر سێ خاڵەکەی کە ئاماژم پێدا کە خوای پەروەردگار بە نوێژ و بە بانگ و بە کۆبوونەوەی مسلمانان لە ڕۆژی هەینیدا سەرەتا و دەستپێک بە نیدایەک دەست پێ دەکات و دەفەرمێ هۆ ئیماندارینە هۆ باوەڕدارینە کە لێرەدا بەڕاستی پێویستە هەمیشە لە بەرامبەر یا ئەیوهە الذین ئامنو هەست بە نیعمەتی ئیمان کەین هەست بە ئەمن و ئەمان و ئاسایش کەین هەست بەوە بکەین کە ئێمە خوا سبحانه وتعالی لەسەر و حەوت ئاسمانەوە دەمان دوێنێ بانگمان دەکات ئەمەیە بانگ هێشت نامە تایبەتەکە کە خوا سبحانه وتعالی ئاراستەی ئێمەی دەکات پاشان جگە لە بانگ هێشت نامەیەک کە هەموو مسلمانان دەگرێتەوە بە بانگ کە نیعمەتێکی زۆر گەورەیە ئەلئەذان بانگدان و بانگ هێشتکردنی مسلمانان و وریاکردنەوەی مسلمانان بە بانگ یەکێکە لەو نیعمەتانەی کە ڕسول الله صلی الله تعالی عليه وسلم هەمیشە بە بیلالی دەفەرموو دەفەرموو ئەی بیلال ئەریحنا بها یا بیلال ئاسودەمان کە مورتاحمان کە کامەرانی و خۆشبەختی لە دەنگی بانگەوە بۆ ئێمە دێ بۆیە ئاسودەی مسلمانانیش پێویستە لە بانگ و ئەڵڵاه و ئەکبەرەوە سەرچاوە بگرێ بانگ نیعمەتێکە لە نیعمەتەکانی خوای پەروەردگار بۆ ئێمەی ئومەتی ڕەسول الله بانگ ئەو نیعمەتەیە کە پێویستە بزانین مژدەی زۆر خۆش هەیە بۆ بانگ بێژان کە رسول الله فرموویەتی اللهم اغفر للمؤذنین اللهم اغفر للمؤذنین خوایە خۆش بە لە بانگ بێژان مژدە بێ بۆ بانگ بێژانی ئومەتی رسول الله ئەو دەنگی بانگەی چەندێک دەڕوات ئینسان، دار، بەرد، حەیوان، هەرچی بیبیستێ هەمووی شاهێدیت بۆ دەدا لە ڕۆژی قیامەتا. مژدە بێ بۆ بانگبێژانی ئوممەتی ڕەسوڵ اللە، بە تایبەتی بانگی نوێژی هەینی کە ڕەسوڵ اللە دەفەرمێت، چەند کەس بۆ ئەو بانگە و بە ئەو بانگە دێ بۆ ئەنجامدانی نوێژ، تۆی بانگبێژ ئەجر و پاداشتی هەموو نوێژخوێنانت بەدەست دەکەوێ جگە لەوەی خەیری خۆشیان کەم بکات بەتایبەتی ئیدا نودیە للصلاة من یوم الجمعە بانگی ڕۆژی هەینی ئەو بانگەیە کە بانگی بێدارکردنەوە و وریاکردنەوە و هۆشیاری کۆمەڵگایە ئەو بانگەیە کە کۆمەڵگا ڕزگار دەکات لە کڕبوون و سڕبوون و متبوون ئەو بانگەیە کە ئوممەت وشیار دەکاتەوە لە خەواڵوبوون و سستی و تەمەڵی چونکە دەفەرمێ فەسعەو ئیلا ذکر الله نافەرمێ فەمشو بەڵکو دەفەرمێ گورج و گۆڵ و خێرا بن لە بەدەنگەوە هاتنی بانگەکان بە تایبەتی بانگی ڕۆژ و نوێژی هەینی کە یەکێکە لە تایبەتمەندیەکانی ئوممەتی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم بۆیە بەڕاستی پێویستە لە خزمەتی ئەم ئاەتەدا ئاوا بەدەم بانگەوە بین سەرەتا ئاوا بزانین پاشان ئێمە ئێستا لە چ ڕۆژێکداین لە بەرامبەر ڕۆژی جمعەدا کە دەفەرمی یومی الجمعە بانگەکەی تایبەتە ڕۆژەکەشمان تایبەتە تایبەتمەندیەکانی ئەم ڕۆژە ئەوەیە کە ڕسول الله دەفەرمێ خەیر یوم طلعت عليه الشمس دەفەرمێ واللهی لە فەرمودەیەکی دیکەدا خۆر هەڵنەهاتووە لەسەر هیچ ڕۆژێ خەیرتر بێ لە ڕۆژی جمعە ئایا دەزانن ئەمڕۆ ئەو ڕۆژەیە کە خوای پەروەردگار تیادا تیایدا ئادەمی خەلق کرد و لە هەر لە ئەمڕۆدا خرایە بەهەشت و و هەر لە ڕۆژی جمعەش جمعەیەکیشدا لە بەهەشتیش دەرکرا و هەر لە ڕۆژی جمعەیەکیشدا وەفات دەکا و تەوبەشی لێ وەردەگیرێ و ئایا دەزانن لە ڕۆژی جمعەیەک لە جمعەکاندا خوای پەروەردگار تەقوم الساعە قیامەت هەڵدەستێنێ و ژیانی ئەم هەسارەی سەر زەوی کۆتایی پێدێ هەر بۆیە دەفەرمێ پێغەمبەری ئازیز عەلەیه سەلات وسەلام ما من دابەت هیچ دابەیەک نییە لەسەر زەویدا ئیلا موسیخەتون دەلەرزێ دەترسێ حتا تطلع الشمس ئالێرە دەو بەڕاستی پێویستە ئێمە وەکو مسلمان وریا بینەوە کە ڕسوڵا دەفەرمێ جگە لە ئینسان و جنۆکە دیارە ئینسانی ئیماندار بەدەرە لەمە چونکە وریا و بێدارە هەر لە ئێوارەی پێنج شەمەوە خۆی ئامادە دەکات بۆ ڕۆژی جموعە و نوێژی جموعە چونکە ڕسول الله دەفەرمێ هەموو ئاژەڵان هەمووان دەترسن لە تاوی ئەوەی ئایا خۆر هەڵدێ لێرەوە یان لێرەوە ئایا قیامەت دەست پێ دەکات یان نا چونکە نازانین لە کام مانگ و کام ساڵدا قیامەت دێ بەڵام لە ڕۆژێکی جموعەدا خوای پەروەردگار ئەمر دەکات بە پێچانەوەی هەسارەی زەوی و کۆتایی ژیان لەسەر زەویدا بۆیە پێغەمەری ئازیز ئاگادارمان دەکاتەوە لەسەر گەورەی ئەم ڕۆژە و دەفەرمێت لەم ڕۆژەدا ئامادەکاریەکان جیاوازن وەک ڕۆژانی دیکە چونکە ئەمڕۆ جەژنی مسلمانانە ئەمڕۆ حەجێکی بچکۆلانەی مسوڵمانانە لە پاداشت و لە کۆبوونەوەدا بۆیە مسوڵمانان پێویستە بزانن من تەوەضەئ یوم الجمعەتی فأحسن الوضوء رسول الله دەفەرمێت کەمترین خۆ ئامادەکردن بۆ هاتن بۆ نوێژی هەینی باشترین و تەواوترین دەستنوێژگرتنە پاشان خۆی بۆن خۆش کردووە پاشان نینۆکی کردووە پاشان باشترین و تەواوترین و جوانترین جلوبەرگی لەبەر کردووە بۆیە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرموێ هەر کەسێ ئەمانەت کات ئەم ئادابانەی جمعە جێبەجێ بکات خۆی بشوات جوانترین جل لەبەر کات بە سیواک دەمی بۆن خۆش کات بە بۆنی خۆش خۆی بۆن خۆش کات خۆی بڕازێنێتەوە بۆ بەشداری لە جەژنی مسلمانان ئازیەت و ئازاری مسلمانان نەدا بەوەی کە شپرزە بێ چڵکن بێ بۆنی ناخۆش بێ پاشان دەفەرمێت بە پێیەکانی بێ بۆ مزگەوت کە هاتە ناو مزگەوتەوە ڕسول الله کۆمەلێک مەرجی داناوە برای مسلمانم ئەم هەڵانە با ڕاست بکەینەوە کە هاتی بۆ مزگەوت یەکسەر لە دواوە دامەنیشە چونکە مەرجی تەواو وەرگتنی ئەجر و پاداشتی جمعە نزیک بوونەوەیە لە ئیمام نزیک بوونەوەیە لە صەفی یەکەم پاشان دووەم پاشان سێیەم بۆیە کە دێیتە مزگەوتەوە ڕەسوڵ الله دەفەرموێ دڕ بە خەڵکی مەدە سەری خەڵکی و شانی خەڵکی مەجوڵێنە و قاچ بەسەریانا هەڵمەگرە مەبەستی پێ ئەوەیە درەنگ هاتووی دەتەوێ بشیتە پێشەوە نا لێرەدا ڕسول الله صلی الله تعالی عليه وسلم ئاگادارمان دەکاتەوە لە فەرمودەیەکی دیکەدا کە دەفەرمێت هەر کەسێ لە ڕۆژی جمعەدا زوو بێ بۆ مزگەوت ئەم خەیرانەی بەنسیب دەبێت کە لە دوای خۆشوەردنەوە دەفەرمێت لە بەردەم درگاکانی مزگەوت وقفت الملائکە على ابواب المساجد لە درگاکانی مزگەوت چەند درگای هەبێ مەلایکەی تایبەت وەستاون ئەو کەسانەی یەکەم سەعات دێن لە دوای نوێژی بەیانیەوە هەتاوەکو خەتیب دێتە سەر مینبەر سەعاتەکان دەست پێ دەکات ئەو کەسەی یەکەم جار دێ کەئەنەما یەک وشتری کردووە بە خێر بەدەنەتەن پاشان ثم بەقەڕەتەن ثم کەبشەن ثم دەجاجەتەن ثم بیضەتەن دەفەرمێ خێری ئەو کەسەی یەکەم کەس دێ لە سعاتی یەکەما دێ وەک ئەوە وایە لەو ڕۆژەدا وشترێکی کردوێ بەخێر پاشان سعاتی دووەم مانگایەک پاشان سعاتی سێیەم بەرانێک پاشان وەک ئەوە وایە کەڵەشێرێک، پاشان هێلکەیەک، پاشان رسول اللە صلی اللە تعالی علیه وسلم دەفەرموێت هەتاوەکو ئەو ساتەی کە ئیمام دێتە سەر مینبەر و سڵاو دەکات و دادەنیشێ ئەگەر ئیمام هاتە سەر مینبەر و دانیشت ئیتر مەلائیکەکان طەوو صحوفهم کتێبەکانیان دەپێچنەوە ناوەکان تۆمار ناکەن ئەوانەی کە لە سەعاتی یەکەم و دۆم و سێما هاتوون ئەو خێریان بۆ بنووسرێ چونکە مەلایکەکانیش یەستەمیعون یەجلیسون دادەنیشن گوێ لە ذیکر دەگرن کەواتە مزگەوتەکان ماڵی مەلایکەکانیشە لەگەڵ ئێمە و ئێوەی مسلماناندا فریشتەش دادەنیشن بەڵام بەبێ دەنگیەوە بۆیە رسول الله صلی الله تعالی عليه وسلم دەفەرمێت ئەو کەسانەی کە ئاوا زوو دێن ئەم خێرەیان بۆ دەنووسرێ بەڵام کەوتیتە دوای ئەوەی کە ئیمام دانیشت ئیتر ئەم خێرە ناوت نانووسرێ لەم تایبەتمەندیەدا بەڵام هەر بەشداری لە خێری جومعەدا ئەم هەموو خێرەت لە دەست دەرچووە بۆیە هەموو جارێک بە بیری خۆم و ئێوەی مسلمانان دێنمەوە نابێ ئێمە تەنها بە بانگوریا ببینەوە نابێ ئێمە بەوەی کە داوا بکرێ نیو سعات پێشەوە قورآن لێ بدرێ هەتاوەکو ئومەت وریا و بێدار ببێتەوە دەفەرمێ سڵاوەتەکانتان لە ڕۆژی جومعەدا بە ناوی خۆتان پێم دەگات کە زۆر گرنگە بەڕاستی مسلمانانی ئازیز پێویستە بە ناوی خۆمانەوە سڵاوەتەکانمان بگا بە دیداری ڕسول الله صلی الله تعالی عليه وسلم کەواتە بەم ئیستعداد و ئامادە باشیانەوە پێویستە خۆمان ئامادە بکەین بۆ جمعە ئینجا دەبین بەو ئومەتەی کە بەڕاستی زیندوو بین وریا بین بێدار بین نەک ئومەتێکی سڕ و سست و بەنجکراو بین فتنە القبر إلا خوای پەروەردگار لە فتنە و لە عەذاب و لە ناڕەحەتیەکانی قبر ئەو مسلمانە ئەو برایە ئەو دایکە ئەو خوشکە دەپارێزێت ئەمەش لە تایبەتمەندیەکانی گەورەی ڕۆژی جمعەیە بۆیە مسلمانانی ئازیز ئێستا بزانن پێویستە وریا ببینەوە و کە دوژمنانمان جوولەکە و گاور گاور و جوولەکە بۆ حەسادت بە ئێمە دەبن بە کەعبە و قیبلەمان بە بانگمان، بە ئامینی دوای نوێژەکانمان کە دەنگی تیا بەرز دەکەینەوە و بەتایبەتی ئامینی ناو نوێژی هەینی. بۆ حەسودیمان پێ دەبەن بە جومعەمان، بۆ پیلان دەگێڕن بۆ نەهێشتنی بەهای جومعە و بەهای حەج و بەهای قورئان و هەر یەکێک لەمانە، چونکە دەزانن ئەم ئوممەتە بەمە بێدارە و بەمە زیندووە. چونکە دەزانن ئومەتی مسوڵمان خاوەنی عیبادەتێکە خاوەنی فەرزێکە لە نوێژ کە نوێژی جموعەیە ئەم نوێژی جموعەیە هەوێنی هەستانەوەیە هەوێنی هۆشیاری ئومەتە هەوێنی بێداری ئومەتە نوێژی جمعە هەوێنی ئاشتی و برایەتیە ئەو هەوێنەیە کە بە جسممان بە دڵمان لەگەڵ یەکدی کۆ دەبینەوە نوێژی جومعە ئەو پرۆژەیە کە لە ساڵێکدا تۆی نوێژخوێن لە مزگەوتەکەی خۆتا پەنجا و دوو پرۆژەی ئاینی و نیشتیمانی و ژینگەی و تەندروستی و کۆمەڵایەتی و زانستی وەردەگری لە پەیامی مامۆستایانەوە بۆیە بەڕاستی دوژمنانی عەلمانیەتی سەدەی بیست و یەک هەمیشە و هەردەم لە دان لە ئەم پرۆسە گرنگەدان لە بێبەهاکردنی ئەم پرۆسەدان بەوەی کە کەسانێک خاوەنی و منبەرە بن ئەهل نەبن کەسانێک لەسەر و منبەرە بن کە ئەمر بە مەعروف نەکەن کەسانێک لەسەر و منبەرە بن کە ئومەت بەنج و سڕکەن کەسانێک لەسەر و منبەرە بن کە ئومەت فێری و بکەن شاهێدی ناحەق بن بۆیە بەڕاستی توانیویانە لە جیهانی ئیسلامیدا فعلەن خەڵکی خەواڵوو بێ خەتیب مردوو بێ ئومەتیش هەر مردوو بێ ئەو کاتە بەڕاستی حاڵی ئومەت وای لێ دێ کە لەم هەموو ئەجر و پاداشتی گەورەی ڕۆژ و نوێژی هەینی بێبەش دەبێت بۆیە ڕەسوڵ الله ئاگادارمان دەکاتەوە لەوەی کە پێویستە بزانن لە ڕۆژی جومعەدا تەرک کردنی ئەم عیبادەتەیە هەڕەشەی زۆر قورسی لەسەرە کە پێغەمبەری خوا صلی الله تعالی علیه و سلم دەفەرموێ من ترک ثلاث جمع هەر کەسێک سێ جمعە تەرک بکات تەهاونەن بە سووکی بزانێ قەدری نەزانێ بێبەها و بێنرخ سەیری بکات بە کەمتر خەمیەوە ئیلا طبعی طبعێ دەدرێ لە دڵی لە فەرمودەیەکی دیکەدا دەفەرمێ خەڵکانێک واز ناهێنن لە تەرک کردنی جومعە و دابڕاون لە جومعە و پشتیان لە جومعە کردووە ئیلا پێغەمبەری خوا دەفەرموێ لەیەختیمەن الله على قلوبهم ثم لەیەکونن من الغافلین ختم دەدرێ لە دڵیان دڵیان ڕق دەبێ چاوی دڵیان کوێر دەبێ تێناگەن کەڕ و کاسن لێ دەخوڕێن لەلایەنی دەسەڵاتدارانەوە بۆ چونکە دڵیان مردووە غافڵن بێ ئاگان نازانن لەوەی کە بەڕاستی لە بەرامبەر ئەو عیبادەتە گەورەدا ئەم هەموو هەڕەشە هەیە کە هەڕەشەی سێمیان ڕەسول الله دەفەرمێ پشتکردن لە نوێژی هەینی سێ جمعە لەسەر یەک کە ئەنەما پشتت لە دین کردووە کاتێک بە کەمتەرخەمی و بە سستی و بۆ خۆشی خۆت و بۆ تەمەڵی و بۆ ئارەزووی خۆت پشت لە جمعە دەکەی ئەو هەڕەشانە دەتگرێتەوە ئەم هەڕەشانەش بۆ ئەوەیە ئێمەی ئومەتی ڕەسول الله صلی الله تعالی عليه وسلم وریا و بێدار بینەوە لە بەرامبەر ئەم ئەجر و پاداشتە گەورەیەدا بە خۆمان دابێینەوە و بزانین ئومەتی ڕەسوڵ اللە کە پێغەمبەری خوا عەلەیهی سەڵات وسەلام ئاگادارمان دەکاتەوە بەوەی کە پێویستە لە بەرامبەرم عیبادەتەدا زانستمان هەبێ فقه و تێگەشتنمان هەبێ بۆیە پێغەمبەری خوا دەفەرمێ کە دەی بۆ مزگەوت نابێ ئەزیەتی خەڵکی بی کە دەی بۆ مزگەوت نابێ خۆت مەشغوڵ کەی ومن مس الحصى فقد لغى جاران ناو مزگەوتەکان ئاوا فەرش ڕێژ نەبوو دەست بۆ بەرد دەبرا بۆ خۆڵ دەبرا ئەگەر خۆت مەشغول کەی بە تەزبیحەکەتەوە خۆت مەشغول کەی بە مۆبایلەکەتەوە خۆت مەشغول کەی بە فەرشەکەوە خۆت مەشغول کەی بە قسەکردنەوە برایەکی مسلمان قسە بکا و تۆ پێی بڵێی قسە مەکە تۆش لەغوت کردووە تۆش ئەجری جومعەت لەدەست داوە بۆیە مسلمانانی ئازیز ئەم بانگێشتنامە هی من نییە خوا خاوەنی بانگێش نامەیە ئەو مسلمانانە بۆ لای خەتیبەکان ناچن بۆ ماڵی خوا دەچن ئەم مسلمانانە بەدەم بانگی ئەو شخصەوە ناچن کە دەڵێ الله اکبر حی علی الصلا بەڵکو بانگ و وەڵامدانەوەیە بۆ خوا و بۆ پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم بۆیە پێویستە بەڕاستی ئومەت بە جمعە وریا و بێدار بێتەوە کۆتا پەیامم بە پشتیوانی خوای پەروەردگار لەسەر ئەجر و پاداشتی و گەورەی جمعە بەردەوام دەبین بەڵام پێویستە بزانین کە خوێندنی سوورەتی کەهف بۆ ئەوەیە ئومەت وریا و بێدار کاتەوە لە چوار فیتنە کە ئینشاءاللە لە ئایندەدا قسەی لەسەر دەکەین یەکەمینیان بریتیە لە فیتنەی دین وەکو ئەصحابی کەهف کاتێ لە دیندا تووشی فیتنەبی دەبێت چۆن خۆ ڕاگربی فیتنەی عیلم وەکو سەیدونا موسا لەگەڵ خضر فیتنەی ماڵ وەکو ئەوانەی خاوەنی باخ و بێستانەکان بوون فیتنەی دەسەڵات وەکو ذوالقەرنەین کە تێمان دەگەیەنێ پێویستە ئومەت لە نەخشە ڕێگای هەینیەوە بەرچاوی ڕوون بێ و بتوانێ ئومەتێکی زیندوو بێ نەک ئومەتێکی سڕکراو متکراو گۆچکراو، لاڵکراو، کوێرکراو بێ لە ئاستی ناحەقدا و نەتوانێ بەڵێی حەق بکا و نەخێری حەقیش بکات. خوایە بە خاتری سمی عەزەمت بۆ خاتری یەکێکی ناو پیرۆزەکان لێت داواکارم نوێژ و تاعەت و عیبادەتمان لێ قەبوڵ کە خوایە ئەم نوێژ و کۆبوونەوەیمان لە بە ڕەزامەندی تۆ بێ خوایە ئەم جمعە بکەی بە کەفاراتی گوناهەکانمان یا رب العالمین یا رب العالمین لەم ڕۆژی جمعەدا لێت داواکارین خوایە لە ڕۆژی جمعەیەکی قیامەتا بە دیداری خۆت شادمان کە خوایە بە دیداری ڕسول اللە شادمان بکە خوایە جمعەکان بکە بە هۆکاری بێداریمان یا رب العالمین بکە بە توێشی قیامەتمان یا ارحم الراحمین خوایە دەرگاکانی خێر لەم ئومەتە بکەرەوە خوایە بارانی پر ڕەحم و بەرەکەتمان بۆ بارێنە خوایە شفای نەخۆشی مسلمانان بە دەرگاکانی خێر لەم ملەتی کوردی مسلمانە بکەرەوە خوایە ئەوانەی دۆستی دینمانن ژینمانن موفقیان کە یا ربی خوایە ئەوانەی خیانەت و غەدر لە میلەتە دەکەن خوایە ئەوانەی کەشتی کوردستان کون دەکەن خوایە ئەوانەی ئەم کوردستانەمان دەفرۆشن و خیانەتی لێ دەکەن خوایە ئەوانەی دەستی داگیرکەرانی تاران و توران دێنن بەسەر ئەم نیشتیمانەدا زاڵی دەکەن خوایە کەڕ و کوێر و لاڵیان کەی خوایە ڕسوایان کەی بۆ خاتری اسمی عەظەمت خوایە لەسەر خێرە میلەتە کۆ بکەیتەوە ڕەحم بە دایک و باوکی هەموو لایەکمان کەی عاقبەتی پیر و گەنجمان بەخێر گێری اللهم آمین